پاکتان خوارد پاک دوان لەگەڵ پاکانا بوون دەفەرمون وەرنە ماڵی پاکی خوای میهرەبان کە بەهەشت و فیردەوسی ئەعلایە بیکا بە جێگا و منزڵگای هەموان خوای میهرەبان سلام علیکم یا امت محمد یا امت الاسلام گەشبینی و ڕووخۆشی و مشدە بۆ ئومەتی ئیسلام و ئومەتی مسلمان لە ئەنجامی سەرکەوتن و دەستخستن و زاڵ بوون بەسەر شەیتانی ئینس و جن و نەفس و ئەهوا و ئارەزوو سوپاس و ستایش بۆ خوای میهرەبان جێگای خۆیەتی ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم هێندەی نێوانی ئاسمانەکان و زەوی پێکەوە بڵین الحمد لله سپاسگوزاری دەرببڕین لەسەر ئەوەی الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله ئەگەر هیدایەت و ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگار نەبایە بێگومان نەمان دەتوانی ئەو توێش و ئەو زەخیرە نورانی و مبارەکیە کۆبکەینەوە و بتوانین ببین بە دراوسێی خوای میهرەبان ببین بە میوانی ماڵەکانی خوای پەروەردگار بەڵێ ئومەتی پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم دوێنێ هەمووان پێکەوە وتمان دەبێ هەموو لایەکمان بزانین ڕەمەزان خوای پەروەردگار دەفەرمێ ئەیامە مەعدودات ڕۆژانێکی ئەژمار کراو و ژمێرراو و دیاری کراو پەروەردگار دەفەرموێ بە هەمان شێوە فعدة من أيام أخر بە ڕۆژێک ناوی دەبا دەبا برای مسلمانم هەموو یەکێک لە ئێمە لەگەڵ ڕۆژەکانی مانگی ڕەمەزان کە چۆن تێپەڕی پند و ئامۆژگاری وەربگرین لە ئامۆژگاریەکانی حەسەنی بەسری کە ڕێنماییمان دەکات ماذا بعد رمضان چی بکەین دوای مانگی ڕەمەزان چۆن بین دوای مانگی ڕەمەزان هەڵسوکەوت و کردارمان چۆن بێت هیمەت و عیبادەتمان چۆن بێت شەو نوێژ و قورئان خوێندنمان چۆن بێ ماذا بعد رمضان شەخ حەسەنی بەسری ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ ئەو پیاوە ئازیزەی کە تاجی سەری ئومەتی ئیسلامیە دەفەرموێ یەبنە ئادەم ئینما ئەنتە ئەیام كلما ذهب يوم ذهب بعضك فكيف البقاء ئەی نەوەی ئادەم ئەی مرۆڤ بزانە تۆ پێک هاتووی لە ڕۆژ هەر کاتێک لە تەمەنی تۆ شتێک دەڕوات بزانە تۆ کەم دەکەیت و نزیک دەبیتەوە لە کۆتایی هەر کاتێک کە کەم دەکەی ئایا دەزانی ڕۆژێک دێ فەکەیفەل بەقا تەنها ئەلله مانەوەی بۆ دەمێنێ و تەمەنی هەمووان کۆتایی پێدێ بۆیە بڕوادارانی ئازیز، موسڵمانانی بەڕێز، جێگای خۆیەتی لە دوای مانگی ڕەمەزان هەمووان نمرەکانمان وەربگرینەوە، هەمووان خەڵاتی لێبوردن و مەغفیرەت و خۆ لێخۆشبوونی پەروەردگارمان وەربگرینەوە، من هم الفائزون من هم الرابحون کێن براوەکان، کێن قازانجکاران؟ من هم الخاسرون من هم المحرومون کێن ئەوانەی خاسرن کێن ئەوانەی مەحروم بوون لە خەیر و لە بەرەکەت و لە ڕەحەمات و مەغفیرەتی خوای میهرەبان لە مانگی لێخۆشبوون و ئازادبوونی گردنەکان لە ئاگری دۆزەخی هەتا هەتایی خۆشەویستانم کەسێ عیبادەتی لێوەرگیراوە ئەهلی تەقوا بێ ئەم یاسا قورآانیە پێویستە لە دڵمانە لە مێشکمانە باش جێگیر بێ پەروەردگارمان دەفەرمیە ئینەما ئەداتی حەسرە تەنها و تەنها یتەقبل الله پەروەردگار قبولی دەکا وەری دەگرێ من المتقین لە چیرۆکی دوو کوڕەکەی ئادەمەوە دەبێ فێربین خوای پەروەردگار عیبادەت و خەیر و چاکە و بەخشین وەردەگرێ من المتقین کەواتە کەسێک فائیز و براوەیە لە مانگی ڕەمەزاندا یەکەمین بڕوانامە کە دەبێ وەری بگرێ کاری لەسەر بکات لەگەڵیدا بژی بۆی بژی بریتیە لەوەی ببێ بە خاوەنی پۆشاکی تەقوا لەعەلەکم تەتەقون ببێ بە خاوەنی خۆشویستنی خوای میهرەبان ببێ بە خاوەنی ئەو لەزەتەی کە ژیان مانا و تامێکی نییە بێ یادی بەرز و پیرۆزی ئەڵڵا ژیان هیچ مانا و واتایەکی نییە بێ ژیان لەگەڵ خوای میهرەبان ژیان خۆشەویستی تێدا نەبێ بۆ خوای پەروەردگار هیچ ئیسراحەت و بەخشندەییەک بە مرۆڤ نابەخشێ کەواتە ئایا برای مسلمانم خوشکی مسلمانم من و تۆ بووین بە خاوەنی بڕوانامەی لەعلەکم تتەقون چونکە زۆر گرنگە بەڕاستی تەقوا بریتیە لەو قۆناغەی کە مسلمانانی ئازیز پەروەردگارمان لە دنیادا پێوەری چاکەی ئێمە إن أكرمكم عند الله ئەتقاکم نەک ئەقواکم باشترینتان لای خوای پەروەردگار ئەوەیە کە پارێز لە سنوورەکانی خوای پەروەردگارەکات زۆرترین خۆشەویستی بۆ ئەڵڵا هەیە جەل لە جەلالوه نەک بەهێزترینتان نەک دەوڵەمەندترینتان نەک جوانترینتان نەک ڕەنگ و ڕوخسار و ماڵ و سەیارەتان تەقواش لە نێو دڵایە ئارامگری و خۆشەویستی خوای میهرەبانە لە نێو دڵەکاندا دەبێ جێگیر بێ ئەو دڵەی کە مەلیک و گەورەمانە ئەو دڵەی کە پاک بووە ئەو دڵەی کە نەرم بوو ئەو دڵەی کە ئارام بوو ئەو دڵەی بووە بە لانکەی خۆشەویستی خوای میهرەبان دەبێ جگە لە خوا جگە لە خۆشویستنی قورئان و ئیسلام و پێغەمبەر و مسلمانان هیچ شتێکی دیکە ڕێگە نەدەین لە دڵمانا جێگیر بێ چونکە دڵمان ماڵی خۆشویستنی خوای میهرەبانە شوێنی جێگیربوونی ئیمان و باوەڕە بە خوای میهرەبان دەبێ بزانین لەو ماڵەدا چی جێگیر دەکەین و چی تێدا جێ دەکەینەوە بۆ مسلمانان لە کاتی جەژندا هەمومان بە یەک دەڵێین تەقبل الله منا ومنکم چونکە ئەمە خەمێکی زۆر گەورەیە ئەمە دوعایەکی زۆر لە جێیە هەتاوەکو هەموان بە یەک دەگەین و دەڵێین خوای پەروەردگار لە تۆی قبول کا برای مسلمانم تاعەت و عیبادەتت خوای پەروەردگار لە هەموو لایەکمانی قبول کا چونکە ئیمامی عەلی دەفەرموێ کردنی کردار گرنگە بەڵام وەرگرتنی کردار پاراستنی کردار جێگیربوونی پاداشتی کردارەکانمان زۆر گەورەتر و گرانتر و ناڕەحەتترە بۆیە دەبێ ئێمە هەمیشە لە خەمیەوەدا بین ئایا کردارەکانمان لێ وەرگیراوە یان نا پەروەردگاریش بڕیاری داوە بێ تەقوای ناو دڵ بێ خۆشویستنی خوای پەروەردگار بێ ئیخلاس و بێ ئەوەی کە دەبێ لە کردارەکانمانە تەنها ئەڵڵامان مەبەست بێ خوای پەروەردگار پاداشتی کردار و تینوێتی و برسێتی نیشانەی وەرگرتنی کردارەکان لای خوای پەروەردگار لە دڵێکدا ئەوەیە کە هەمیشە دەترسێ هەمیشە لە خەمدایە هەمیشە پارێزگاری لەو عیبادەتانە دەکا کە کردویەتی پەنا دەگرێ بە خوای پەروەردگار لەوەی کە تووشی ئەم خەلەلە نەبێ وەلا تەمنون تەستەکثر کردارەکانی بە زۆر نەزانێ منەت نەکا بەسەر خوای پەروەردگارا و مەغرور نەبێ لە هەمان کاتا مەئیوس نەبێ و لە ڕەحمی خوای پەروەردگار هەمیشە لەگەڵ ڕەحمی خوای پەروەردگارا بژی بەڵێ پێویستە خاوەنی بڕوانامەی دووەم بین کە بریتیە لەوەی لەعلەکم تەشکرون ئایا مانگی ڕەمەزان فێری سپاسگوزاری کردی برای مسلمانم ئایا سپاسگوزاریەکەمان تەنها لە مانگی ڕەمەزاندایە یان ئێمە ئومەتێکین لە ئین شەکەرتم لە ئەزیدەنەکم یاسایەکی قورآانیە گەر بمانەوێ هەمیشە نیعمەتەکانی ئیمان و ئیسلام نیعمەتی لەشساغی نیعمەتی دینداری نیعمەتی خواناسی و خواپەرستی نیعمەتی ئەمن و ئاسایش نیعمەتی ڕزق و ڕۆزی گەر بمانەوێ بەردەوام بێ دەبێ بیپارێزین بە شوکرانەبژێری نیعمەتەکانی خوای پەروەردگار کەواتە ئێمە ئومەتێکین هەمیشە شوکرانەبژێری سەرجەم ناز و نیعمەتەکانی خوای پەروەردگار دەکەین ئەو نیعمەتانەی کە ئەژمار ناکرێ ئایا بووین بە خاوەنی بڕوانامە و جائیزەی سێیەم لەعلهم یەڕشودون ئایا کامڵ بووین ئایا تێگەشتوین ئایا پێگەشتووین؟ ئایا بژاری دەروونی خۆمانمان کردووە؟ ئایا برژاوین لە خۆشەویستیە بۆ خوای پەروەردگار؟ ئایا یەکلا بووینەتەوە بۆ ئەوەی کە کامڵ بین و لە کردارەکانمانە تەنها ئەڵڵامان مەبەست بێت؟ ئایا لەعلهم یرشدون ڕشدی عەقڵمان ڕشد البەصر رشد الاذن رشد اللسان ئایا زمانمان کامل بووە و باڵغ بووە و پێگەشتووە شتێک نەڵێ ئەڵڵا پێی ناخۆش بێ ئایا چاومان تێگەشتووە و پێگەشتووە کەسانێک نامەحرەمانێک نەبینێ کە ئەڵڵا پێی ناڕازی بێ ئایا گوێمان کامل بووە و بۆ بە گوێیەکی ڕەشید حرامی لێوە نەچێتە ناو دڵ و ناو عەقڵمان ئایا دەممان تێگەشتووە و پێگەشتووە هیچ قومێک هیچ پارویەک نەچێتە ناو جەستەمان هەتاوەکو ئەم جەستەمان نەبێ بە خۆراکی ئاگر و جەهەنم نەیسووتێنێ و پاکی نەکاتەوە بۆیە زۆر گرنگە ئومەتی ئیسلامی ببێ بە ئومەتێکی ڕەشید ئومەتێکی تێگەشتوو ئومەتێکی پێگەشتوو ئومەتێکی یەکخوا ناس و یەکخوا پەرست ئەمە شەهادەیەکی دیکەیە کە دەبێ ئومەتی ئیسلامی هەمیشە پێی بگات بەڵێ ئومەتی ئیسلامی ئەو ئومەتەیە کە لە نێو میحنەتەکانا پێدەگات ئومەتی ئیسلامی ئەو ئومەتەیە کە لەزەتی دیدار دەزانێت بەڵام تاڵی و ناڕەحەتی لێکجودایش هەمیشە بەشێکە لە ژیانی ئومەتی ئیسلامی لەزەتی دابەزینی یەکەمین ئاەتی قورآن ئیقرأ لەزەتی دابەزینی کۆتا ئاەتی قورآن الیوم اکملت لکم دینکم یان واتقوا الله واتقوا یوما ترجعون فیه الی الله زۆر خۆشە بەڵام لە هەمان کاتا بچڕانی وەحی و کۆتایی هاتنی وەحی و نەمانی پەیوەندی نێوانی ئەرز و ئاسمانیش زۆر تاڵە بوونی پێغەمبەرمان بە پێغەمبەر زۆر لەزەتدارە هجرەتی ڕسول الله زۆر بە لەزەتە و زۆر تام و چێژی هەیە چوونی پێغەمبەرمان بۆ مەدینە و گۆڕینی لە یەثریبەوە بۆ مەدینە زۆر بەلەسەتە بەڵام لێکدابڕانی ئەسحاب لێکدابڕانی ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم لەو خۆشەویست و نوری چاوە وفاتی ڕسول الله محنەتێکی زۆر گەورەیە بەڵام لە هەمان کاتا منحەتێکە بۆ ئومەتی ڕسول الله بۆ پەروەردەبوون و بۆ حاڵی بوون و بۆ قاڵبوون لە بەندایەتیە شادبوون بە عیبادەتی مانگی ڕەمەزان و ژیان لەگەڵ ڕەمەزاندا زۆر خۆشە بەڵام زۆر تاڵە بەجێ هێشتنی مانگی ڕەمەزان ئەو مانگی ڕەمەزانەی کە بەڕاستی ئاسوودەی گێڕاوە بۆ دڵەکانمان ئەو مانگی ڕەمەزانەی کە دڵەکانمانی تێراو کرد و پاراو کرد بە قورآن ئای لەزەتی عیبادەتی جەماعەتی ڕەمەزان ئای لەزەتی قیام و لەیل و شەو نوێژ و تەراویحی مانگی ڕەمەزان ئای لەزەتی لەیلەت القدر و پارشێوان و ختمی قورئان ئای لەزەتی بەخشین و وشکردنەوەی فرمێسکی چاوی هەژاران ئای لەزەتی پۆشتەکردنەوەی منداڵە بێنازەکان و ئافرەتە بێوەژنەکان و لێقەوماوەکان ئای لەزەتی کۆبوونەوەی بەردەوام و قەرەباڵغی مسلمانان ئای لەزەتی قەرەباڵغی جەماعەتی نوێژی بەیانیانی مزگەوتەکان ئای مانگی ڕەمەزان ئەو مانگەی کە بەڕاستی ئیبن و ڕەجەب ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ زۆر بە لەزەتەوە مامەڵە دەکات کاتێ ڕەمەزان بەجێی هێڵاوە و دەڵێ يا شهر رمضان ترفق دموع المحبين تدفق قلوبهم من ألم الفراق تشقق عسى وقفة الوداع تطفئ من نار الشوق ما أحرق عسى ساعة توبة وإقلاع أن ترفوا من الصيام كل ما أحرق دەترسێ لەوەی خوای پەروەردگار دۆعا و عیبادەت و خەمخۆریەکانیان لێوەرنەگرێ ئەها ماڵ ئاوایی لە تۆ دەترسین گوناهەکانمان نەسووتابێ بە عیبادەتی مانگی ڕەمەزان ئەها دەترسین تەوبەکانمان لێ قبول نەکرابێ ئەها دەترسین ئێمە لە ڕیزی ئەوانەدا نەبین کە خوای پەروەردگار قبولی کردوون هێشتا دەترسین لە کۆت و بەندی گوناه و تاوانەکان هێشتا دەترسین لەوەی کە ڕسول الله فەرموویەتی من حرم خیرها فقد حرم محروم ئەو کەسەیە لە خەیر و بەرەکاتی مانگی ڕەمەزان بێبەش بێ هەمووان تەمەنا و ئومێدمانە پەروەردگارە ڕەحمەت و مەغفیرەتی تۆ هەموو لایەکمانی گرت بێتەوە بەڵێ برایانی مسلمانم نیشانەی قبولبوونی دوعا و تەوبە و عیبادەتەکانمان بەردەوامیە لەسەر دینداری و خواناسی لە دوای مانگی ڕەمەزان بەڵێ لە دوای مانگی ڕەمەزان پێویستە هەموو لایەکمان بزانین نابێ وەکو فەرزی ڕۆژوو تەواو بوو وابزانین خوێندنەوەی قورآانیش تەواو بووە وابزانین ڕۆژوش تەواو بووە نەخێر قورآن ژیان لەگەڵ قورآن گیانی گیانمانە ژیان لەگەڵ ئەو قورآانەی کە ئاسوودەی دنیا و قیامەتمانە ئەو قورآانەی کە پێغەمبەری ئازیزمان سەل الله تعالی عليه وسلم ئاگادارمان دەکاتەوە دەفەرمی ئەلقورآن بەڵێ ڕۆژووی شەشەڵان خۆشەویستی لە دڵا شیرینی لای میللەتی کوردی مسوڵمان ڕۆژووی شەشەڵان وەفایەکە بۆ زیندووکردنەوەی سنەتی ڕەسول الله صلی الله تعالی علیه وسلم ڕۆژووی شەشەڵان سنەت و جێبەجێکاری خولەفای ڕاشیدین و سەحابە و عولەمایان و مەذاهیبە گەورە و بەڕێزەکانی ئومەتی ئیسلام بەڵێ هەموو لایەکمان بۆ ئەوەی لە ڕۆژوو دانەبڕێین بۆ ئەوەی لەگەڵ خوای پەروەردگارا پەیوەندیمان گرم و گوڕ بێ با خاوەنی عیبادەتی ڕۆژووی شەشەڵان بین بە تایبەتی لە مانگی ڕەمەزان برایانی مسلمانم لا يحافظ على الوتر إلا مؤمن پارێزگاری ناکا لە ڕۆ لە نوێژی ویتر ئللا نیشانەی ئیمانداریە هەر کەسێ بەردەوام پارێزگاری لە نوێژی ویتر بکات ئەو نوێژە ویترەی کە لە تەراویحا دەمان کرد لە دوای تەراویحەوە ئەو پێغەمبەرە ئازیزەمان دەستبەرداری نەبووە لە سەفەری شا ئەنجامی داوە خوشک و برای مسلمانم دەستبەرداری نوێژی وتر مەبە هەتاوەکو لە ڕیزی ئیمانداران و خواناسان و باوەڕداران نابیت میوانانی ماڵی خوای پەروەردگار با بچینە مەشهدێکی قیامەت لە فەرمودەیەکدا کە شێخی ئەلبانی لە سیحاحی خۆیدا هێناوێتی پەروەردگار بانگەوازێ دەکات ئایا ساز و ئامادەین بۆ ئەوەی وەڵامی پەروەردگار بینەوە پەروەردگارمان دەفەرمێ خوای پەروەردگار لە ڕۆژی قیامەتە بانگەوازێک ئاراستەی مەخلوقات دەکات اللە اللە لەو مژدە خۆشەیەی بۆ ئامۆشەکە ئامۆشەکارانی مزگەوت اللە لەو مژدە خۆشەی بۆ وانەی دڵیان هەڵواسراوە لە مزگەوت اللە بۆ مژدە خۆشەی بۆ ئەوانەی کە پێغەمبەری ئازیز دەفەرمێ وەکو کۆڵەکە لە مزگەوتا داچوون ڕۆچوون گەر کۆڵەکەی مزگەوت نەمێنێ ئینجا ئەوان لە مزگەوتەکان دادەبڕێن اللە لەو مژدە خۆشەوەی بەو گەنج و مسوڵمانانەی کە چۆن ماسی بێ ئاو ناژی بێ مزگەوت ناژین ئەمە مژدەیەکی زۆر خۆشە برایانی مسوڵمانم گەر دەتەوێ دراوسێی پەروەردگار بی ئەو خەڵات و تاجە گەورەیە لەسەر سەر بێ دە پابەند بە بە مزگەوتەوە لە پێنج فەرزەی مزگەوت دامەبڕێ دابڕانمان لە مزگەوت یعنی تووشی فتنە و خراپەکاری بوون بە تایبەتی گەنجانی بەڕێزم بە تایبەتی دراوسێکانی مزگەوت بەتایبەتی گوێ بیستانی بانگەکانی مزگەوت ورن جوابی بانگی اللە اکبر بنەوە خوای پەروەردگار بە لوتف و ڕەحمەوە هەمیشە بانگی هەموو لایەکمان دەکات بەڵێ گەر دەتەوێ بزانی تەوبەت قبوڵە و عیبادەتت قبوڵە چاکە بە دوای چاگەدا بکە و بەردەوام بە دڵت کراوە بێ بۆ ئیسلام تەوبە لە دوای تەوبە بکە و هەمیشە دەم بە ئیستیغفار بە نەگەڕیتەوە سەر هەر گوهەڵە و گوناه و تاوان غیرەتت هەبێ بۆ دینداری دەعوە و بانگەواز و ڕێگا و ڕێباسی پێغەمبەری ئازیز بگرە سنەتەکانی ڕسول الله لەسەر سرت لە نێو دڵت لەسەر زارت لە ڕوخسارت لە کردار تا باجێگەباتەوە دیفاع بکە لە سنەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم بژی بۆ سنەتەکانی ڕسول الله بژی لەگەڵ هەنگا و مبارەکەکانی پێغەمبەردا عیبادەتەکانی پێغەمبەر لە یاد مەکەن فرمێسک و شەونخونی و قاچ ئاوسانی پێغەمبەری ئازیز لە یاد مەکەن نەرمونیانی و دەست هێنانی پێغەمبەر بەسەری هەتیوان و نازدارانا لە یاد مەکەن ببن بە باوک بۆ نازداران پێغەمبەری ئازیز دەفەرموێ مداڵی یەکێک لە شەهیدەکان هات دەگریا و دەیوت ئەی پێغەمبەری خواکوا باوکم پێغەمبەری خوا فەرمی ئوستوشهیدە ڕەحیمەه الله باوکت شەهید بوو ڕەحمەتی خوای لێبێ دەستی کرد بە گریان ژیر نەبوویەوە تا پێغەمبەری ئازیز لە ئامێزی گرت و دەسی هێنا بەسەریدا و سواری وشترەکەی کرد و هێنایوە بۆ ناو مەدینە و فەرمووی ئەمە تەڕدا ئەنە ئەبووک و عائیشە ئومک ڕازی نیت من باوکت بم و عائیشە دایکت بێ ئومەتی ڕسول الله دەبێ وەک پێغەمبەرەکەی باوکی بێنازەکان بن باوکێوانە بن کە باوکیان نییە دایکانی مسلمان دەبێت دایکێوانە بن کە باوکیان لەدەستداوە و خزمەتکاریان بن و هەژاریان بن، ئا ئەمە ئەو پەیامانەیە کە مانگی ڕەمەزان ئوممەتی ڕەسوڵ اللەی فێری پێکەوە ژیان، بەیەکەوە ژیان، ئاگا لە یەکتربوون بوون، مژدەتان لێ بێ ئەی ئوممەتی ڕەسوڵ اللە، مژدەتان لێ بێ ئەی تۆبەکاران، بەتایبەتی مژدەتان لێ بێ ئەی ئەو کەسانەی ساماندار بوون، ئەی ئەو کەسانەی زەکاتی ماڵی خواتان دەرکرد، مژدەتان لێ بێ ئەی ئەو کەسانەی بەخشیتان مەردانە و پیاوانە، ڕەبی خوا بەرەکەت بخاتە ماڵتان، بۆ تاریکایی ناوگۆڕتان نوێش بکەن عەلەیکم بقیامی اللەیل دەست بە شەو نوێژی ڕەسول اللەوە بگرن چونکە ئەوە پیشەی ساڵحانە ئەوە هۆکاری لێخۆشببوونی خوای میهرەبانە ئەوە هۆکاری ڕەزامەندی خوای میهرەبانە ئەوە بۆ جەستەیەکی تەندروست و باشتان پڕبەرەکەت و پرخێرە با لەسەر حەوضی کەوسەر بمان ناسێتەوە با لە کردنەوەی دەرگای بەهەشتا پێشوازیمان لێ بکە برای مسلمانم تصدقوا مخافة يوم عسير ببەخشن بەردەوام بن لە مەخشین لە بەخشین هەمووان لە خیر و لە بەخشیندا بن لا لە یەکتر بکەنەوە ئەوە خەیرە دەینێری بۆ قیامەت ئەو سیارە و سەروەت و سامان و ماڵی بەجێ دێڵین بەخواهی من و تۆ نییە ئەوەی لای من و تۆیە هی میراتە و دەڕوات ئەوەی لای خوای پەروەردگارە ئەوەی دەدرێ بە هەژار ئەوەی زەکاتە و سەدەقەیە و سەرفیترەیە و ئەوەیە دەڕوات ئەوە لای خوای پەروەردگار دەمێنێتەوە بۆیە لا تبطلوا صدقاتكم تەوبەتان هەڵمەوەشێنەوە خوای پەروەردگار دەفەرموێ ولا تكونوا كالتي نقضت غزلها چ دەڵێن بە کەسێ بە هەفتەیە کلاشێ بچنێ شاڵێک بەڕەیەک، فەرشێک، خورییەکی پێ بێ و شتێ بچنێ و بەڵام دواتر هەڵیبۆشێنێتەوە، ئایا پێی دەوتڵێ، پێی دەوترێ ژیر؟ پەروەردگار دەفەرمێ، لا تبطلوا صدقاتکم، عیبادەتتان، چاکەتان هەڵمەوەشێننەوە، بەڵکو ئێوە ئەهلی قیامن، ئێوە ئەهلی هەستانەوەن، ئێوە ئەهلی ئیستیقامەن، ئێوە ئەهلی دامەزراوی و بەردەوامین، چونکە خێری ئەم ئوممەتە لە دامەزراویدایە، خێری ئەم ئوممەتە لەوەدایە کە عیبادەتی سیام هەمیشە فێری سەومی دەکا کە چاوی بە ڕۆژوو بێ زمانی بە ڕۆژوو بێ دەستی بە ڕۆژوو بێ ماڵی بۆ خوای پەروەردگار هەمیشە ببەخشێ لا لە هەژاران و لە قەوماوان کاتەوە یا ئەڵڵاه لێت داواکارین خەرمانی عیبادەتی هەموو لایەکمان بپارێزە پەروەردگارە فێری تەقوامان بکە و لە ڕیزی تەقواکارانە قبوڵمان کە خوای پەروەردگار فێری سوپاسگوزاریمان بکە و ئێمە خاوەنی شکر و سپاسگوزارین بۆ تۆ یا ئەڵڵه لێمان ڕازی بە خوای پەروەردگار ڕشد و کامڵ بوونمان پێ ببەخشە خوایە بەتەمای بەهەشت و فردەوسی ئەلاین بەنسیبی هەموو لایەکمانی بکە یا ڕب العالمین گردنی هەموو لایەکمانت لا ئەگەر ئازاد کردبێ خوایە موفقمان بکەی خەرمانی عیبادەتمان هەڵنەوەشێنینەوە خوایە موفقمان بکەی عیبادەتەکانمان دامەزرا و بەردەوام بین خوایە هیدایەتمان بەی لەسەر نوێژ و جەماعەت و مزگەوتەکان لەسەر تەوبە و بەخشین و چاکەکاری لەگەڵ هەژاران خوایە خێر و خۆشی و بەرەکەت لە ئاسمان و زەوی و بۆ ئەم میلەتە ببارێنە برایەتی و تەبایی لە نێوانمانا زۆرکە یا ئەڵڵاه موفقمان بکە و بە چەندین ڕەمەزانی دیکەمان شادکە خوایە هیدایەتی ئەم ئومەتە و هەموو لایەکمان بە بۆ گرتنی ڕۆژوی شەشەڵان خوایە هیدایەتمان بە بۆ زیندوکردنەوەی سنەتی ڕسول الله خوای پەروەردگار بەدیداری و پێغەمەرە ئازیزە شادمان کە خوایە بمان کە بە خزمەتکاری ڕێگا و ڕێبازی ئەو پێغەمبەرە ئازیزە خوایە هیدایەتی گەنجانمان بە خوایە تەوبەی تەوبەکارانمان قبول کە خوایە حیجابی دایکان و خوشکانمان لە دڵیاندا جێگیر کە خوای پەروەردگار هەموو لایەکمان هیدایەت بە ئاشتی و تەبایی بۆ وڵاتمان بگێڕەوە ڕەحم بە ئومەتی ئیسلامی و ئومەتی مسلمانان کە دەرگاکانی شەرمان لێداخە دەرگاکانی ڕزق و ڕۆزیمان لێ بکەرەوە شیفای نەخۆشی هەموو مسلمانان بە عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕە اللهم آمین ادعوا الله وأنتم موقنون بالإجابة